برا بەس بیر بکەیتەوە بەس ئەو چاوە چی تێدایە گوێچکە یعنی چی زمان یعنی چی و هەستکردن و بیرکردنەوە و عقل و ئەو ئەندامان لاشەیە یعنی چی ئەو هەموو جیهازە لە ناو لاشەی من و تۆدا ئیش دەکات خۆی ئیش دەکات بەبێ ئەوەی ئەرکەکەی لەسەر من و تۆ بێت ئەرکەکەی لەسەر من و تۆ نییە ئەگەر هاتپایە و هەر یەکێک لەو ئەندامانەی لاشەمان دوگمەیەکی هەبواە پلاکێکی هەبواە دەبوو هەڵی کەیت بیوژێنیتەوە هەڵی کە بیوژێنەوە ئەوە هەر فریا هیچ نەدەکەوت ئەو جهات پاو بە بەنزینیشی کردبا لەو گرانی چیمان کردبا هیچ ئاگا لە هیچ نییە برا بۆ خۆت تێگەیشتی دەڕۆی دەخەوی ڕادەکەیت خۆت هەڵدەدەیت دادەبەزیت پاڵکەوتویت هەموو جیهازەکانت ئیش دەکات چۆن کوردەواری دەڵێ وەکو سەعات هیچ بەبێ ئەوەی ئەرکی پێ ببینیت و بەبێ ئەوەی خەمی پێ بخۆیت و خواردنەکەی هەڵی دە ناو دەمتە و هەقت نەبێ بۆ خۆی دەڕوا حەلی دەکات تەرتیبی دەکات ئەم خواردنە چی بەسوودە چی سوودی نییە سوودەکە بۆ کوێ دەڕوا و دەبێتە خوێن و دەبێتە قووەت و هێز و لاشە بۆ لاشەت و ئەوەش کە سوودی نییە شوێنی خۆی تایبەت و چی بەسەر دێت و و هەروەها مێشک و عقل و دەمارت و هەمووی هەمووی فهدا خی گەورە هیدایەتی داوی هەموو ئەندامەکانی لاشت ئیشی خۆی دەکات ئێمە ئیشی چێ برام هذا خلق الله ئەمە سنعی خوایە ئەمە سنعی پەروەردگارە ئەوە ئیشی ڕب العالمینەکە کردویەتی ئەمەش ئیشێکی عامە بۆ هەمومان کردویەتی بەڵام ئیشە خاصەکە چییە؟ پەروەردە خاسەکە پەروەردەیەکی ئیمانی ئەخلاقی کە بۆ ئینسانی ئیماندار خوای پەروەردگار دەیکات.